أحلت لكم بهیمة الأنعام إلا ما یتلی علیکم غیر محل الصید وأنتم حرم إن الله یحکم ما یرید ئەی ئەوانەی باوەڕتان هێناوە بە ئەمەک و بەوەفابن بەرامبەر بەڵێن و پەیمانەکانتان خواردنی گۆشتی ماڵات مەڕ و بزن و گا و وشتر بۆتان حەڵال کراوە بێجگە لەوانەی کە بەسەرتاندا دەخوێندرێتەوە لەم سورەتەدا تێکی مەدەن و ئەو قوربانیەش کە دەکرێت مەرجەکانی مەشێوێن و ئەو ملوانکانەی دەکرێتە ملی ئاژەڵ کە نیشانەیە بۆ ئەوەی خاوەنیان بڕیاری داوە بکرێت بە قوربانی لێی مەکەنەوە و ڕێگە لەوانە مەگرن کە دێن بۆ تەوافی کەعبە و لە کاتێکدا بە ئومێدی فەزل و ڕەزامەندی خودان کاتێک ئیحرام دەشچێنن ئەوە بۆتان هەیە ڕاو بکەن هەروەها دژمنایەتی و ڕقابەتی کەسانێک کە نەیان هێشت کاتی خۆی تەوافی کەعبە بکەن مەکەنە هۆی دەستدرێژی و بەرپاکردنی ناخۆشی یارمەتی و کۆمەچی یەکتر بکەن لەسەر چاکە و خوداناسی نەکەن یارمەتی و کۆمەچی یەکتر بکەن لەسەر گوناه و دەست درێژی لە خدا بەترسن و پارێزکار بن چونکە بەڕاستی خدا زۆر بەتوندی تۆڵە دەسێنێت. گۆشتی بەراز، هەروەها ئەو ماڵاتەش کە سەردەبردرێن و ناوی غەیری خودای لەسەر دەبرێت و ماڵاتی خنکاویش، ئەوەشی کە بە ئازار و لێدان مردار بۆتەوە، ئەوەشی کە دەکەوێتە خوارەوە، ئەوەشی کە بە لێدانی ماڵاتێکی تر مردار بووبێتەوە، ئەوانەشی کە دڕندە پەلاماری دابن و لێی خواردبن مەگەر فریای چەقۆ کەوتبن، هەر حاڵەتێک لەوانەی باس کرا ئەگەر بە چەقۆدا بگات حەلاڵە، هەروەها حەرام کراوە خواردنی گۆشتی ئەو ماڵاتانەی لەو شوێنانەدا سەردەبڕدرێن کە هانا و هاواری بۆ غەیری خودا تێدا دەبرێت، هەروەها حەرامە لەسەرتان داواکردنی چارەنووستان بەهۆی الازلامەوە وەکو ئەو شتانەی کە لە ڕێگەی هەڵدانی زارەوە دەست بکەوێت و فاڵگرتنەوە، برجەکان، قاوەگرتنەوە، هەتا دوایی. ئەم جۆرە کردار و ڕەفتارانەتان سەرپێچی و دەرچوونە لە فەرمانی خودا، جا ئەمڕۆ کە ڕۆژی عەرەفەیە کافران نائومێد بوون لە دین و ئاینی ئێوە، ئیتر ناتوانن زاڵ بن بەسەرتاندا و هەرگیز نوری خودایان بۆ ناکوژێتەوە، کەواتە لەوانە مەترسن بەڵکو هەر لە من بترسن، ئەمڕۆ ئاین و بەرنامەکەتانم بە کۆتایی گەیاند و ناز و نیعمەتی خۆمم بۆ تەواو کردن و ڕازیم بەوەی کە ئیسلام ببێتە بەرنامە و دین و ئاینتان. جا لەگەڵ بڕیاردانی ئەو شتانەدا کە حەراممان کردووە هەرکەس ناچار کرا لە گرانی و برسێتیدا مەترسیی ئەوەی هەبوو بمرێت دەتوانێت لەو شتانە بخوات کە حەراممان کردووە بە مەرجێک دەست درێژ کار نەبێت و بە ئارەزوو و ژەمی زۆری لێ نەخوات و خۆی تووشی گوناه و تاوان نەکات ئەوەشی باڵندە و تانجی شکاری بۆتان ڕاودەکەن و فێرتان کردوون، بێگومان خودا توانای بەخشیوە بە مرۆڤ بتوانێت مەشق بکات بە گیانداران و فێریان بکات ڕاوی بۆ بکەن بەتایبەتی تانجی، دە بخۆن لەوەی بۆتان دەگرن و ناوی خودای لێ بهێنن کاتێک بەڕەڵڵای دەکەن و کاتێک لێی دەخۆن. هەر لە خوداش بترسن و پارێزکار بن ئەی ڕاوچێکان. بەڕاستی خودا بە خێرایی لێپرسینەوە ئەنجام دەدات، ورد و درشتی کردار و ڕەفتار فەرامۆش ناکات. لەمڕۆوە هەرچی خۆراکی چاک و پاکە بۆتان حەڵاڵ کراوە و خواردنی ئەوانەی کە کتێبی ئاسمانیان پێدراوە بۆتان حەڵاڵە، خواردەمەنی ئێوەش حەڵاڵە بۆ ئەوان، ئافرەتانی داوێن پاک لە ئیمانداران و ئافرەتانی داوێن پاک لەوانەی کتێبیان پێدراوە پێش ئێوە بۆتان حەڵاڵە کاتێک مارەییان پێبدەن، بە مەرجێک ئێوە پاک داوێن بن و داوێن پیس نەبن بە ئاشکرا و دوورە پەرێز بن لە دۆزگرتنی نهێنی بۆ داوێن پیسی. ئینجا دەستەکانتان لەگەڵ ئەنیشکەکانتاندا، پاشان دەستی تەڕ بهێنن بەسەر سەرتاندا، قاچەکانیشتان بشۆن لەگەڵ قولەپێتاندا، ئەگەر لەشتان گران بوو ئەوە خۆتان خاوێن بکەن و خۆتان بشۆن، ئەگەر نەخۆش بوون یان لە سەفەردا بوون یا دەستتان بە ئاو گەیاندبوو تارەتتان گرتبوو یان لە ئافرەتی نامەحرەم کەوتبوون و ئاوتان دەست نەدەکەوت بۆ خۆشوشتن یا بۆ دەستنوێژ ئەوکاتە دەتوانن بە خاکێکی پاک تەیەموم بکەن واتە لەپی دەستان بە ئەستەم بماڵن بە خاکدا و بیهێنن بە ڕوخسار و دەستاندا تا ئەنیشکتان، خودا نایەوێت لە ئایندا تووشی سەغڵەتی و نارەحەتیتان بکات، بەڵکو دەیەوێت پاک و خاوێنتان بکات لە ڕواڵەت و ناوەڕۆکدا و دەیەوێت ناز و نیعمەتی خۆیتان بەسەردا تەواو بکات بۆ ئەوەی سوپاسگوزار بن. زۆر بە چاکی هەستن بە ئەنجامدانی شایەتی دادپەروەرانە لەبەر خودا، ڕق و دوژمنایەتی هیچ کەس و هیچ لایەک هەڵتان نەنێت کە لە دادپەروەری لابدەن، دادپەروەر بن، ئەوە نزیکترە لە تەقوا و خودا ناسیەوە، دەی کەواتە لە خودا ترس و پارێزکار بن، چونکە بەڕاستی خودا ئاگادارە بەو کار و کردەوەیەی ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، یادی ناز و نیعمەتی خودا بکەنەوە لەسەرتان کاتێک هەندێک ویستیان دەستدرێژی بکەنە سەرتان، خوداش دەستدرێژیەکەی ڕاگرتن و ئێوەی پاراست، دەی کەواتە لە خودا بترسن و پارێزکار بن، دەبا ئیمانداران هەر پشت بە خودا ببەستن تا هەمیشە فریایان بکەوێت و لە پیلانی دوژمنان بیانپارێزێت. سوێن بێت بێگومان کاتی خۆی خودا پەیمانی لە نەوەی ئیسرائیل وەرگرت و دوانزە ڕابەرمان تێدا هەڵبژاردن ئینجا خودا پێی فەرموون کە من بەڕاستی لەگەڵتاندام سوێن بێت بە خودا ئەگەر نوێژەکانتان بە چاکی ئەنجام بدەن و زەکات بدەن و باوەڕ بهێنن بە هەموو پێغەمبەرانی من و پشتیوانیان لێ بکەن قەرزی چاک و جوان و ڕێک و پێک بدەن بە خەڵکی لەبەر خودا لەبەر ڕەزامەندی ئەو زاتە هەموو چاکەیەک ئەنجام بدەن و چاوەڕێی پاداشت لەو بن ئەوە بێگومان لە گوناه و هەڵەکانتان خۆش دەبم و چاوپۆشیتان لێ دەکەم و دەتانخەمە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕوبار بەژێر درەختەکانیدا دەڕوات. جا ئەوەی لەوەو دوا بێباوەڕ بێت لە ئێوە، ئەوە مانای وایە کە بەڕاستی ڕێگە و ڕێبازی ڕاست و ڕەوانی لێ تێکچووە. بە ئارەزووی خۆیان دەستکاری تەوراتیشان کردووە، هەروەها بەشێک لەو شتانەی کە یاداوەری بوو بۆیان فەرامۆشیان کرد و بەردەوام دەبینیت و بۆت دەردەکەوێت کە زۆربەیان خیانەتکار و دوژمنکارن مەگەر کەمێکیان نەبێت لەگەڵ ئەوەشدا قەی ناکات هەر لێیان خۆش ببە و چاوپۆشیان لێ بکە چونکە بەڕاستی خودا چاکەکارانی خۆش دەوێت. ئێمە گاورین کەچی بەشێک لەو شتانەیان فەرامۆش کرد کە پێی یاداوەری کرابوون بەتایبەتی دەربارەی پێغەمبەرایەتی محەممەد ئێمەش هەتا ڕۆژی قیامەت دوژمنایەتی و ڕق و کینەمان پێوە لکاندن لە ئایندەشدا خدا هەموو ئەو کار و کردەوانیان دەخاتەوە بەرچاو پێیان ڕادەگەێنێت ئەی خاوەنانی کتێب! دڵنیابن کە پێغەمبەری ئێمە بۆ ئێوەش هاتووە تا زۆربەی ئەو شتانەی کە لای ئێوە ڕوون و ئاشکرانین و دەیشارنەوە لە کتێبی تەورات و ئینجیلدا بۆتان ڕوون و ئاشکرا بکات. هەروەها لە زۆرێک لەو شتانەی کە شاردووتانەتەوە چاوپۆشی دەکات. چونکە بەڕاستی لەلایەن خوداوە ڕووناکیەکی ئاشکراتان بۆ هاتووە کە محەممەدی پێغەمبەرمانە بێگومان خودا بەو قورئانە پیرۆزە هیدایەت و ڕێنموویی ئەو کەسانە دەکات کە شوێن ڕەزامەندی خودا کەوتوون بەرەو ڕێبازەکانی ئاشتی و ئاسوودەی و لە تاریکییەکان دەریان دەهێنێت و ڕزگاریان دەکات و دەیانخاتە نێو ڕووناکییەوە بە فەرمانی خۆی و ڕێنمووییان دەکات بۆ سەر ڕێگە و ڕێبازی ڕاست و دروستی سوێند بێت بێگومان ئەوانە بێ باوەڕ بوون کە وتیان بەڕاستی خودا هەر مەسیحی کوڕی مەریەمە ئەی محەممەد پێیان بڵێ ئەگەر خدا بیەوێت مەسیحی کوڕی مەریەم و دایکی و هەرچی لەسەر زەویدا هەیە لە ناوی بەرێت ئەوە چێە لە بەرامبەر خداوە دەسەڵاتی شتێکی هەیە کەواتە ئەویش و دایکیشی و ئەو خەڵکەش بەدی هێنراوی خوددان و لە دەسەڵاتی دەرناچن ئیتر بە چ بەڵگەیە قسەی وا نابەجێ دەکەن جولەکە و گاور دەیان وت ئێمە ڕۆڵەی خودا و خۆشەویست و نزیکی ئەوین پێیان بڵێ کەواتە بۆچی لەسەر گوناه و تاوانتان سزاتان دەدات لە دنیادا بە ئاشکرا بەڵا و ناخۆشیتان بۆ پێش دەهێنێت سزای قیامەتیش با لەو لاوە بوەستێت ئێوە خۆتان ئاوا بە گەورە و نازدار دامەنێن و خۆتان جیامەکەنەوە نەخێوانە چونکە ئێوەش بە شەر و ئادەمی زادێکن لەو خەڵکی کە دروستی کردووە ئەوەی خدا بیەوێت لی خۆش ببێت لی خۆش دەبێت ئەوەشی کە بیەوێت سزای بدات سزای دەدات، ئەڵبەتە لە چوارچێوەی دادپەروەریدا، هەرچیش لە ئاسمانەکان و زەوی و نێوانیاندا هەیە هەر خودا خاوەنیانە، گەڕانەوە و سەرەنجامیش بۆ لای ئەو زاتەیە. یا اهل الکتاب قد جاءکم رسولنا یبین لکم علی فترة من الرسل دوای ئەوەی کە ماوەیەک بوو هیچ پێغەمبەرێکمان ڕەوانە نەکردبوو نێوان لە دایک بوونی عیسا و ناردنی محەممەد سەلامی خودایان لەسەر بێت زیاتر لە شەش سەدەیە نەوەکو بڵێن کەسمان بۆ ڕەوانە نەکرا تا مژدەدەر بێت بە چاکان و ترسێنەر بێت بۆ یاخیەکان وجعلکم ملوکا وآتاکم ما لم یوت احدا من العالمین. یادیان بێنەوە کاتێک موسا بە قەومەکەی وت، ئەی قەوم و عەشیرەتم، یادی ناز و نیعمەتی خودا بکەنەوە لەسەرتان کە پێغەمبەرانی لەناو ئێوەدا فەراهەم هێناوە، هەروەها پاشای زۆری لەناوتاندا هەڵخستووە، ئەی موسا، بەڕاستی خەڵکێکی ئازا و بەرز و دلێری تێدایە، بێگومان ئێمە هەرگیز ناچینە ناوی تا ئەوانی لێ دەرنەچن، جا ئەگەر ئەوان دەرچوون لێی ئەوە بێگومان ئێمە دەچینە ناوی و لەوێ دەبین. قال رجلان من الذین یخافون انعم الله علیهم ادخلوا علیهم الباب فإذا دخلتموه فإنکم غالبون. وعلی اللە فتوکلوا ان کنتم مؤمنین بەڵام دوو کەس لەوانەی کە ترسی خدایان لە دڵدا بوو خدا ناز و نیعمەتی ئیمان و دڵنیایی تەواوی پێبەخشی بوون وتیان لە دەروازەی شارەوە بچنە سەریان و یەک هێرشی گەورەبرن هەرکە چوونە ئەو دیوەوە ئەوە بێگومان ئیتر ئێوە سەرکەوتوون، دوژمنتان شکست دەهێنێت، جا بۆ بەدەستهێنانی ئەو سەرکەوتنە دەبێت بە تەواوی پشت بە خودا ببەستن ئەگەر ئێوە ئیماندارن. قالوا یا موسی ئینا لەن نەدخولەها ئەبەدا مادامو فیها فاذهب أنت وربك فقاتلا إنا هاهنا قاعدون کەچی وتیان، ئەی موسا، دڵنیابە ئێمە هەرگیز ناچینە ئەو شارەوە و ڕووی تێناکەین مادام ئەو جەنگاوەرانەی تێدا بێت، ئیتر تۆ کەیفی خۆتە و حەز دەکەیت بچۆ خۆت و پەروەردگارت جەنگ بکەن دژیان، ئێمە بەڕاستی ئا لێرە دانیشتووین چاوەڕێی سەرەنجامین. قال رب إني لا أملك إلا نفسي وأخي فافرق بيننا وبين القوم الفاسقين. خودا فەرمووی، بەڕاستی ئەوە ئیتر شاری قودس لەسەریان حەرامە، دەبێت چل ساڵیش وێڵ و سەرگەردان بن لەسەر زەویدا تا ئەو نەوە ترسنۆکە تیا بچێت و نەوەی تازە پێ بگات، ئیتر خەفەت مەخۆ بۆ گەل و هۆزی تاوانبار و ستەمپیشە. واتل علیهم نبأ ابنی آدم بالحق اذ بەڕاستی دەمەوێت بە گوناهی من و گوناهی خۆشتەوە بگەڕێیتەوە، ئەوجا دەبیتە نیشتەجێی ناو ئاگر، هەر ئەوەشە پاداشتی ستەمکاران. فطوعت له نفسه قتل اخیه فقتله فاصبح من الخاسرین. سەرەنجام نەفسی سەرکەشی هانی دا و کوشتنی براکەی لا سادە و ئاسان کرد و کوشتی، چونکە وادیارە یەکەم کەسە کوژرابێت و شەهید بووبێت، ئەوسا خودای میهرەبان قەلەڕەشێکی نارد و چاڵێکی لە زەویدا هەڵکەند بۆ قەلەڕەشێکی تری مردارەوە بوو تا نیشانی بدات چۆن لاشەی براکەی بشارێتەوە هەرکە ئەوەی دی وتی هاوار لە من ئایا ئەوە من نەمتوانی وەکو ئەم قەلەڕەشە بکەم و بەقەدەر ئەوم لێ نەهات تا لاشە و عەیب و عاری براکەم بشارمەوە ئیتر بۆ هەمیشە چووە ڕیزی پەشیمانانەوە. لەبەر ئەوەی کارەساتی کوشتنی ناڕەوای ئاوا ڕوونەدات ئێمە پێویستمان کرد لەسەر نەوەی ئیسرائیل ئەوەی کەسێک بەناحەق بکوژێت و لە جیاتی کوژراوێک نەبێت یا گوناه و تاوانی گەورەی ئەنجام نەدابێت لە زەویدا وەکو جەردەی و دەستدرێژی و تادوایی ئەوە وەک ئەوە وایە هەر هەموو خەڵکی کوشت بێت ئەوەشی کەسێک لە مەرگ ڕزگار بکات هەروەک ئەوە وایە هەموو خەڵکی لە مەرگ ڕزگار کردبێت و ژیانی پێبەخشی بن سوێن بێت بە خودا بەڕاستی پێغەمبەرانمان بە بەڵگە و موعجیزەی ئاشکرا و دیارەوە هاتووە بۆ لایان تا پابەندی حەق و داد بن کەچی زۆربەیان دوای ئەو ڕێنموویانە هەر زیادە ڕەو بوون لەم سەرزەمینەدا لە ستەم و کوشتنی ناحەقدا. انما جزاء الذین یحاربون الله ورسوله ویسعون فی الارض فسادا بێگومان پاداشتی ئەوانەی کە دەجەنگێن و دوژمنایەتی خودا و پێغەمبەرەکەی دەکەن و بە گەرمی هەوڵ دەدەن بۆ بڵاوکردنەوەی فەساد و بەدڕەوشتی لە زەویدا هەر ئەوەیە ئەوانەیان کە خەڵکیان کوشتووە دەبێت بکوژرێن ئەوانەش کە خەڵکیان کوشتووە و جەردەییشیان کردووە دەبێت لە خاچ بدرێن ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، لە خودا بترسن و پارێزکار بن، لە ڕێگەی هەموو هۆکار و کردەوەیەکی چاکەوە هەوڵ بدەن ڕەزامەندیی ئەو زاتە بەدەست بهێنن، هەمیشە هەوڵ و کۆشش و جیهاد و خەبات بکەن لە پێناوی ڕێباز و بەرنامەی ئەو زاتەدا، بۆ ئەوەی سەرفراز بن لە هەردوو جیهاندا. ئەمەش تۆڵەیەکە لەلایەن خوداوە، خودا باڵادەست و دانایە لە بڕیاردانی ئەو سزایەدا، هەڵبەتە ئەم سزایە لە کۆمەڵگەی ئیسلامیدا جێبەجێ دەکرێت کە هەموو کەسێک ژیانی مسۆگەرە و هەڵادەست و دانایە لە بڕیاردانی ئەو سزایەدا، هەڵبەتە ئەم سزایە لە کۆمەڵگەی ئیسلامیدا جێبەجێ دەکرێت. کە هەموو کەسێک ژیانی مسۆگەرە و هەڵەدەست و دانایە لە بڕیاردانی ئەو سزایەدا، ئەڵبەتە ئەم سزایە لە کۆمەڵگەی ئیسلامیدا. اللە غفور رحیم. جا ئەوەی دوای ستەم و تاوانەکەی تەوبە بکات و چاکسازی لە خۆیدا بکات، دڵ و دەروونی خاوێن بکاتەوە، ماڵی خەڵکی بداتەوە و چاوی لە دزی نەمێنێت، ئەوە بێگومان خودا تەوبەکەی لێ وەردەگرێت، چونکە بەڕاستی خودای گەورە لێخۆشبوو و میهرەبانە. سزای هەر کەسێک کە بیەوێت دەیدات، هەڵبەتە هەڕەمەکی نییە، بەڵکو لە ڕووی دادپەروەری تەواوەوە. هەروەها خۆش دەبێت لەو کەسەی کە دەیەوێت و مەبەستێتی لێی خۆش ببێت. ئەو خودایە دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە، شوێنی پاداشت و سزای جێگەی هەمووانی تێدا دەبێتەوە. هەروەها لەوانەش کە بوونەتە جوولەکە و زۆر گوێگرن بۆ درۆ و دەلەسە، زۆر گوێبیسن بۆ خەڵکی تریش کە خودا نەناسن و نەهاتوون بۆ لات، قسە دەگۆڕن و قسە وەکو خۆی ناگێڕنەوە یاخود ئاوەژووی دەکەن دوای ئەوەی جێی خۆی گرتبوو. ئەوانەی کە خەڵک دەنێرن بۆ لای پێغەمبەر و پێی دەڵێن ئەگەر ئاوا بڕیاری دا لێی وەربگرن، ئەگەر وا نەبوو هۆشیار بن، جا ئەوەی خودای گەورە بیەوێت تووشی تاقیکردنەوە و سزای بکات، ئەوە هەرگیز تۆ خاوەنی هیچ شتێک نابیت لەلایەن خوداوە بۆ ڕزگاربوونی ئەو. ئا ئەوانە ئەو کەسانەن کە خودا نەیویستووە دڵیان پاک و خاوێن بکاتەوە چونکە خۆشیان مەبەستیان نەبووە ئەوانە لە دنیادا سەرشۆڕی و شەرمەزاری بەشیانە لە قیامەتیشدا سزای سەخت و گەورە چاوەڕێیانە سماعون للكذب أكالون للسحت جا ئەگەر کێشەیەکیان هەبوو هاتن بۆ لات تۆ سەربەستی دادوەری بکەیت لە نێوانیاندا یا گوێیان پێ نەدەیت خۆ ئەگەر گوێیان نەدەیتێ ئەوە هەرگیز ناتوانن هیچ جۆرە زیانێکت پێ بگەیەنن خۆ ئەگەر داوەریت کرد لە نێوانیاندا دادپەروەرانە ئەنجامی بدە چونکە بەڕاستی خودا دادپەروەر و مافپەروەرانی خۆش دەوێت. دیارە ئەوانە هەر ئیماندار نین. لە مەدینەدا یەکێک لە ناودارانی جوو زینای کردبوو، حوکمی زیناکەرێک هاوسەری هەبێت لە تەوراتدا بەردباران کردنە. هاتن بۆ خزمەتی پێغەمبەر صلی اللە علیه وسلم تا بەڵکو حوکمەکەی لە قورئاندا ئاسانتر بێت، بە مەرجێک باوەڕیان بە پێغەمبەر و بە قورئان نەبوو، کاتێک پێغەمبەر گێڕانیەوە بۆ لای حوکمی تەورات پشتیان هەڵکرد و بەدڵیان نەبوو. ئەو پێغەمبەرانەی کە هەمیشە ملکەچ و فەرمانبەردار بوون حوکمی ئەوانەیان پێدەکرد کە ببوونە جوولەکە هەروەها زانا پەروەردگار ناسەکانیان و زانا شەرع ناسەکانیشیان حکمیان دەکرد بەوەی داوایان لێکرابوو بیپارێزن کە ئەویش کتێبی خوددا تەوراتە هەروەها شایەتیش بوون لەسەری کەواتە ئەی زانایانی جوولەکە ئەی ئیمانداران لە خەڵکی مەترسن بەڵکو تەنها لە من بترسن لە تەوراتدا پێویستمان کردووە لەسەریان کە بەڕاستی هەر کەسێک کەسێک بکوژێت دەبێت بکوژرێتەوە و چاوی یەکێک کوێر بکات دەبێت چاوی کوێر بکرێتەوە و لوتی یەکێک عەیبدار بکات دەبێت لوتی عەیبدار بکرێتەوە و گوێی یەکێک ببڕێت دەبێت گوێی ببڕدرێتەوە و ددانی یەکێک بشکێنێت دەبێت ددانی بشکێنرێتەوە و برین و زامەکانیش هەروەها تۆڵەیان بەگوێرەی خۆی بۆ دەسەنرێتەوە. جا ئەوەی لە تاوانبار خۆش ببێت ئەو چاوپۆشی و لێخۆشبوونە دەبێتە کەفارەتی گوناهانی، بێگومان ئەوەی حوکم و داوەری نەکات بەو بەرنامەیەی کە خودا دایبەزاندووە ئا ئەوانە هەر ستەمکارن. وقفینا علی آثارهم بعیسی ابن مریم مصدقا لما بین یدیه من التوراة کە ڕاستی تەوراتی دەردەخست و پشتیوانی لێ دەکرد و ئینجیلیشمان پێ دا، کە هیدایەت و نوور و ڕووناکیی تێدایە و پشتگیری تەوراتی پێش خۆیەتی، هیدایەت و ڕێنمووی و ئامۆژگارییە بۆ ئەو کەسانەی کە لە خودا دەترسن و پارێزکارن. ولیحکم اهل الانجیل بما انزل الله فیه، ومن لم یحکم بما انزل اللە فاولئک هم الفاسقون دەبا شوێن کەوتانی ئینجیل بەو ڕێنمووی و ئامۆژگاریانە هەڵسو کەوت بکەن کە خوددا لە ئینجیلدا دای بەزاندووە گرنگترینیان شوێن کەوتنی ئاینی ئیسلام و پێغەمبەری ئیسلامە ئێمە قورئانمان هاوڕێ لەگەڵ هەموو حەقیقەت و ڕاستییەکدا بۆ تۆ دابەزاندووە، ڕاستی و دروستی کتێبەکانی پێش خۆشی دیاری دەکات و چاودێرە بەسەر هەموویاندا، کاتێک خاوەنانی کتێب لە گاور و جوو گیروگرفتیان دەهێنن بۆ لای تۆ بەو بەرنامەیەی خودا ناردوویەتی داوەری بکە لەنێوانیاندا و شوێن ئارەزووەکانی ئەوان مەکەوە و لەو حەقە لامەدە کە بۆت ڕەوانە کراوە بۆ هەر لایەکتان موسڵمانان و خاوەنانی کتێب بەرنامە و پرۆگرامی تایبەتمان بڕیارداوە خۆ ئەگەر خدا بیویستایە هەر هەمووتانی دەکردە یەک ئومەت و گەلێکی یەک پارچە بەڵام ویستی وایە بەو جیاوازیە تاقیتان بکاتەوە لەوەی پێی بەخشیون تا بەهۆی عەقڵ و ژیریتانەوە شوێنی پێغەمبەری ئیسلام بکەون کاتێک هەندێک لە زاناکانی جوو هاتن بۆ لات تا داوەری بکەی لە نێوانیاندا داوەری بکە بەو بەرنامەیە قورئانەی کە لەلایەن خوداوە بۆت دابەزیوە شوێنی ئارەزووەکانی ئەوان مەکەوە وریابە نەوەکو ئەوان ڕێت لێ هەڵە بکەن لە هەندێک لەو ڕێنموویانەی کە خودا بۆی ناردوویت جا ئەگەر ئەو جولەکانە ڕازی نەبوون و پشتیان هەڵکرد ئەوە بزانە بەڕاستی خدا دەیەوێت جیرۆدەی سەرنجامی هەندێک لە گوناهەکانی خۆیانیان بکات ئایا ئەوانە حوکم و فەرمان ڕەوایی جاهیلیەت و نەفامیان دەوێت و ئەویان لا پەسندە ئاخر بۆ بیر ناکەنەوە چێ هەیە بەقەدەر خوددا حوکمی جوان و چاک و بەجێ بێت بەتایبەت لای ئەو کەسانەی کە بە وردی سەرنجەدن و ویژدان و هەستی زیندویان هەیە يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء جا دوور نیە و لەوانەیە بەم نزیکانە خودا سەرکەوتن ببەخشێت بە ئیمانداران یاخود بە شێوەیەکی یەکسەری بە موعجیزەیەک لەلایەن خۆیەوە سەرکەوتنیان پێ ببەخشێت ئەو کاتە باوەڕلاوازان پەشیمان دەبنەوە لەسەر ئەو نهێنی و خەتەرە و خەیاڵەی لە دڵ و دەروونیاندا شاردبیانەوە. لە پێناو ڕێبازی خودادا و بۆ بەدەستهێنانی ڕزامەندی ئەو هەوڵ دەدەن و خەبات دەکەن و تێدەکۆشن لە لۆمەی لۆمەکەرانیش ناترسن ئەم خۆشەویستی و هەڵبژاردن و سۆز و تێکۆشانە فەزل و ڕێزی تایبەتی خودایە کە دەیبەخشێت بە هەر کەس کە بیەوێت و شایستە بێت و خدا فراوان گیر و زانایە بە نهێنی و ئاشکرا بە شایستەی و ناشایستەی هەر کەس و لایەنێک ئەی محەمەد، پێیان بڵێ، ئەی خاوەنانی کتێب ئەوە بەچی عەیبدار و لەکەدارمان دەکەن و لێمان توڕە دەبن، جگە لەبەر ئەوە نەبێت کە ئێمە بڕوای ڕاست و پتەومان هێناوە بە خودا و بەو قورئانەی کە دابەزیوەتە خوارەوە بۆ سەر ئێمە و بەوەی کە پێشتر دابەزیوە؟ یان ئەوەیە کە زۆربەتان یاخی و سەرەڕۆ و تاوانبارن. پێیان بڵێ، ئایا هەواڵتان بدەمێ بە کردارێک کە تۆڵەکەی لە لای خودا خراپترە لە تۆڵەی لەکەدار کردنی موسڵمانان؟ ئەوەش کرداری ئەو کەسەیە کە خودا نەفرینی لێ کردووە و جامی خەشم و ڕقی خۆی ڕژاندووە بە سەریدا و هەندێکیشی کردن بە مەیموون و هەندێکیشیان بە بەراز و هەندێکیشیانی کردە تاغووت پەرست و بت پەرست. لبیس ما کانوا یصنعون. ئایا ئەوە تاکەی خوداناس و زاناکانیان قەدەغەی گۆفتاری گوناه و حەرام خۆریان لێ ناکەن سوێن بێت ئەو کردەوە و هەڵسوکەوتەی کە دەیکەن بۆ ڕازی کردنی خەڵک زۆر نادروست و خراپ و ناپەسندە. وقالت الیهود یداللە مغلولە. ئەو جوولەکە نەفام و خودا نەناسانە دەیانوت خودا دەستی بەستراوە و خێری لە دەست نابێتەوە دەک دەستیان بەسترا و بێخێر و کەلەپچە و تووشی شەلەل بێت دەک نەفرینیان لێبێت بۆ خۆیان و قسەیان نەخێر وانە بەڵکو دوو دەستەی پڕ لە بەرەکەتی پەروەردگار هەمیشە و بەردەوام کراوەیە چۆنی بوێت و چەندی بوێت دەیبەخشێت سوێند بێت زۆربەیان ئەوەی نێردراوەتە خوارەوە بۆت کە قورآانە لەلایەن پەروەردگارتەوە یاخی بوون و ستەمیان زیاد دەکات و نغرۆیان دەکات لە کوفردا ئێمەش هەتا ڕۆژی قیامەت دژمنایەتی و ڕق و کینەمان لە نێوانیاندا بەرپا کردووە هەر کاتێک دایانەوێت جەنگ بەرپا بکەن و ئاگری شەڕ هەڵبگیرسێنن خدا دەیکوژێنێتەوە و نایەڵێت تەشەنە بکات ئەوانە زۆر بە پەلە و بەگەرمی هەوڵی بڵاوبوونەوەی فەساد و تاوان دەدەن لە زەویدا خۆ ئەگەر بەڕاستی هەستانایە بە پەیڕەو و پیادە کردنی تەورات و ئینجیل کە مژدەی زۆری تێدایە دەربارەی ئیسلام و محەممەد صلی اللە علیه وسلم و ئەو قورئانەش کە لەلایەن پەروەردگاریانەوە بۆیان هاتووەتە خوارەوە ئەو کاتە بەروبوومی درەختەکان زۆر و زەبەندە دەکەین و بەرەکەت دەخەینە جیهانی دانەوێڵە و سەوزە و خۆراکەکانی ترەوە ئەو کاتە خۆراکیان دەخوارد لە ڕاسەر و لەبەر پێیانەوە دەستەیەک لەوانە کەسانێکی ژیر و دادپەروەر و میان ڕەو بەویژدانن ئەی پێغەمبەر و فروستادە، هەرچی فەرمان و پەیامێکت بۆ دابەزیوە لەلایەن پەروەردگارتەوە، بێ دوودڵی و بێ ماتەلی ڕایبگەیەنە، خۆ ئەگەر بەو کارە هەڵنەسایت ئەوە مانای وایە پەیامەکەیت بە تەواوی نەگەیاندووە، دڵنیاشبە کە خودا دەتپارێزێت لە شەڕ و خراپەی خەڵکی، چونکە بەڕاستی خودا هیدایەت و ڕێنمووی قەوم و هۆزی بێباوەڕان ئەی خاوەنانی کتێب، ئێوە لەسەر هیچ بەرنامە و پەیڕەو و پرۆگرامێک نین هەتا بە چاکی پەیڕەو و پیادەی تەورات و ئینجیل و ئەوەی لەم دواییەدا کە قورئانە نەکەن کە لەلایەن پەروەردگارتانەوە بۆتان دابەزیوە، سوێن بێت بە خودا زۆربەیان ئەوەی نێردراوەتە خوارەوە بۆت لەلایەن پەروەردگارتەوە یاخیبوون و ستەمیان زیاد دەکات و نغرۆیان دەکات لە بێباوەڕیدا. کەچی لە جیاتی گوێڕایەڵی و ملکەچی زۆربەیان هەوڵ دەدەن شت هەڵبستن بۆ ئەو قورئانەی کە بۆمان ڕەوانە کردوویت جا ئیتر خەفەت و پەژارەت داد نەکرێت بۆ ئەو گەلە بێ باوەڕە کاتێک باوەڕ ناهێنن کاتێک تۆڵەیان لێ دەکەینەوە لە دنیادا پێش قیامەت. إن الذين آمنوا والذين هادوا والصابئون والنصارى من آمن فریشتە پەرست و ئەستێرە پەرستن و گاورەکان، هەر یەک لەو دەستە و تاقمانە ئەگەر باوەڕی دامەزراو بە خودا و بە ڕۆژی دوایی بهێنێت و کار و کردەوەی چاک و دروست و بەسود ئەنجام بدات ئەوانە نە ترس و بیم یەخەیان دەگرێت نە غەم و پەژارە ڕویان تێدەکات کاتێک لەبەر ڕۆشنایی قورئانەوە ئەو باوەڕە دەهێنن. سوێن بێت بە خودا، بێگومان ئێمە پەیمانمان لە نەوەی ئیسرائیل وەرگرتووە کە لە ڕێبازی یەکتاناسی و چاکەکاری لانەدەن. چەند پێغەمبەرێکیشمان بۆ ڕەوانە کردوون هەر کاتێک یەکێک لەو پێغەمبەرانیان بدڵ نەبووبێت بەهۆی لاساری و دەروون ئاڵۆزی خۆیانەوە یاخود بە ئارەزووی ئەوانی نەکردبێت دەستەیەکیان بەرنامەی پێغەمبەرانیان بە درۆ زانیوە دەستەیەکی تریشان پەلاماریان داون و شەهیدیان کردوون. واللە بصیر بما یعملون لەولاشەوە چونکە خۆیان بەخۆشەویستی خدا دادەنا بەتەما بوون کە تووشی بەڵاو ناخۆشی و سزان نەبن لە سەرنجامی لادان و یاخی بوونیان هەربۆیە کوێر و کەڕ بوون لە ئاستی حەق و ڕاستیدا دوایی کە زانیان زەرریانە تەوبەیان کرد خداش چاوپۆشی لێکردن لەوە دواتێ هەڵچوونەوە لە تاوان و لادان و زۆربیان کوێر و کەڕبوونەوە لە ئاستی حەق و ڕاستیدا ئەو خودایە بپەرستن کە پەروەردگاری من و پەروەردگاری ئێوەشە و دڵنیابن ئەوەی شەریک و هاوبەش بۆ خودا بڕیار بدات ئەوە بێگومان خودا بەهەشتی لەسەر حەرام کردووە و شوێن و جێگا و سەرەنجامی ئاگرە ئەوسا ئەو ستەمکارانە هیچ جۆرە پشتیوانێکیان نییە کەس ناتوانێت فریایان بکەوێت لقد كفر الذين قالوا إن الله ثالث ثلاثة خودا یەکێکە لە سێ دانە خوا، لە حاڵەتێکدا هیچ خودایەک، هیچ پەروەردگارێک نییە جگە لە خودایەکی تاک و تەنها، خۆ ئەگەر لەو گوفتارە نابەجێ و ناقۆڵایەیان کۆڵ نەدەن، سوێن بە خودا ئەوانەیان کە بێ باوەڕ بوون سزایەکی بە ئێشیان تووش دەبێت. بەڕاستی پێش ئەو چەندەها پێغەمبەری تریش ڕابردوون دایکیشی ئافرەتێکی زۆر ڕاست و ڕاستگۆیە هەردووچان خواردنیان دەخوارد وەکو هەموو ئینسانێک سیر بکە و سەرنج بدا ئەی محەممەد ئەی ئیماندار چۆن هەموو فەرمان و بەڵگەیەکیان بۆ ڕوون دەکەینەوە لەوە دواتەمەشاکە چۆن ڕیان لە حەق ئایا ئەوە ڕاستە لە جیاتی خودا شتێک دەپەرستن کە نە زەرەرتانی بەدەستە نە قازانج، بەڵکو هەر خودا خۆی بیسەر و زانایە، ئەو شتانەی ئێوە بە دەوریدا دێن هیچیان لە دەست نایەت. قل یا اهل الکتاب لا تغلوا فی دینکم غیر الحق، هەروەها بڵێ، ئەی خاوەنانی کتێب، زیادەڕەوی مەکەن لە ئاینەکەتاندا، بە زیادەڕەوی نابەجێ و لە سنووری حەق و ڕاستی دەرمەچن، شوێنی ئارەزووی ئەو کەسانە مەکەون کە بێگومان پێشان گومڕا بوون و زۆر کەسیشیان گومڕا کرد و ئەوانیش لەو ڕێگە و ڕێبازە ڕاستە لایاندا. سوێند بە خودا دەست پێشکەریەکی خراپیان بۆ خۆیان ئەنجام داوە کە خدایان لە خۆیان تووڕە کردووە بەو کارەیان لە قیامەتیشدا لە ناو سزای دۆزەخدا دەبێت بۆ هەمیشە بمێنەوە ولو كانوا يؤمنون بالله والنبي وما أنزل إليه ما اتخذوهم أولياء ولکن کثیرا منهم فاسقون خۆ ئەگەر ئەوانە باوەڕیان بە خودا و بۆم پێغەمبەرە و ئەو قورآانە ببوایە کە بۆی دابەزیوە ئەوە ئەوانەیان نەدەکرد بە خۆشەویست و سەرپەرشتیاری خۆیان پشتیان بەوان نەدەبەست بەڵام زۆربیان تاوانبار و لادەر و یاخین و حەق و ڕاستی مەبەستیان نییە بەڵکو بەردەوام دژایەتی ئاینی ئیسلام دەکەن. ذلک بأن منهم قسیسین ورهبانا وانهم لا یستکبرون سوێند بە خودا دەبینیت و دەستت دەکەوێت سەرسەختترینی خەڵک لە دژمنایەتیدا بەرامبەر بەوانەی کە باوەڕیان هێناوە جوولەکەن و ئەوانەی کە هاوەڵیان بۆ خودا داناوە و سوێن بێت دەبینیت و دەستت دەکەوێت نزیکترینیان لە سۆز و خۆشەویستی بۆ ئەوانەی کە باوەڕیان هێناوە ئەوانەن کە دەیانوت بەڕاستی ئێمە نەسڕانین ئەوەش لەبەر ئەوەیە بەڕاستی هەندێک لەوان قەشەی دیندارن و هەندێکیشان گۆشەگیر و کەسانی خواپەرستن و بێگومان ئەوان خۆ بە گەورە دانانێن وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق بەهۆی ئەو حەق و ڕاستیەی کە دەیان ناسی لە کاتێکدا دەڵێن پەروەردگارا ئێمە ئیمان و باوەڕمان هێناوە بە ئاینی ئیسلام دە تۆش لە ڕیزی پەیڕەوان و شایەتەکاندا تۆمارمان بکە. وما لنا لا نؤمن بالله وما جاءنا من الحق ونطمع ان يدخلنا ربنا مع القوم الصالحين وذلک جزاء المحسنین جا بەهۆی ئەو گوفتارە بەجێیەیان پاداشتی دانەوە بەوەی باخەکانی بەهشتیان پێدەبەخشێت کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا دەڕوات هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەی و نەبڕاوەدا کذلک یبین الله لکم آیاته لعلکم تشکرون. خودا لێتان ناگرێت کاتێک بە سادەیی سوێند بە دەمتاندا دێت و لەسەری ڕاهاتوون، بەڵکو لەو سوێندانەتان دەپرسێتەوە کە بیر و هۆشتان لای هەبووە و بۆ مەبەستێک وتوتانە، جا کەفارەتی ئەو جۆرە سوێندانە نان و خۆراکدانە بە دە کەسی هەژار بە شێوەیەکی مامناوەندی کە بۆ خاو و خێزانتان سەرفی دەکەن، یاخود پۆشتەکردنەوەیان یاخود ئازادکردنی بەندەیەک ئەگەر بووی ئەوەی توانای ئەو شتانەی نەبوو با سێ ڕۆژ بە ڕۆژوو بێت ئەوە کەفارەتی سوێندەکانتانە کاتێک سوێن دەخۆن و نایبەنە سەر جا تا دەتوانن سوێندەکانتان بپارێزن و مەیان شتێنن ئابەو شێوەیە خوددا ئاەتەکانی خۆیتان بۆ ڕوون دەکاتەوە بۆ ئەوەی سوپاس گوزاری بکەن. ئەی ئەوانەی کە باوەڕتان هێناوە، دڵنیابن کە عەرەق و قومار و گۆشتی ماڵاتی سەربڕاو بۆ غەیری خودا لەو شوێنانەی کە خەڵک بە پیرۆزی دانەوە نەک ئیسلام بورج و حەرام و حەڵال زانین بەهۆی هەڵدانی زارەوە ئەمانە هەر پیسن و لە کار و کردەوەی شەیتانن بەڕاستی شەیتان هەر دەیەوێت لە ڕێگەی عەرەق و قومارەوە دوژمنایەتی و بوغز و کینە بخاتە نێوانتانەوە و لە یادکردنی خودا و ناوە پیرۆزەکانی وێڵتان بکات. هەروەها سست و تەمەڵتان بکات لە ئەنجامدانی نوێژەکانتان بە شێنەیی. ئایا ئیتر بەس نییە؟ ئایا کۆڵ نادەن؟ جا هەر کە ئەم ئایەتە پیرۆزە هاتە خوارەوە، جاڕدرا بەناو شاری مەدینەدا کە عەرەق حەرام کراوە، فەرمانبەرداری خودا بن، فەرمانبەرداری پێغەمبەریش بن و وریا بن و ئاگادار بن، نەکەن سەرپێچی لە فەرمان و ڕێنموویەکانیان بکەن. جا ئەگەر پشت هەڵکەن و یاخی ببن، ئەوە بزانن بەڕاستی کاری پێغەمبەری ئێمە تەنها ڕاگەیاندنی ئاشکرا و ڕوونی پەیامەکەیە. هیچ گوناهێک نییە لەسەر ئەوانەی کە باوەڕیان هێناوە و کردارە چاکەکانیان ئەنجام داوە لەوەی کە خواردویانە و خواردویانەتەوە پێش حەرام کردنیان کاتێک خۆیان پاراستبێت لە حەرامی ئەو سەردەمە و بڕوایان هەبووبێت و کردارە چاکەکانیان ئەنجام دابێت و پاشان لە تازە حەرام کراوەکانیش خۆیان پاراستبێت و باوەڕیان هێنابێت لە دواییدا خۆیان پاراستبێت و بەردەوامیش بووبن لەسەر چاکەکردن لە دەوروبەری کەعبەدا یاخود بەقەدەر نرخی قۆچەکە خۆراک پێشکەش بە هەژاران بکات یاخود بەقەدەر ژمارەی هەژاران کە خۆراکیان بەردەکەوێت بە ڕۆژوو بێت تا تاڵاوی سەرپێچی خۆی بچێژێت لە ڕابردوشدا هەرچی لەو بابەتانە ڕوویداوە خدا قەڵەمی چاوپۆشی بەسەردا هێناوە جا ئەوەی ئەم هەڵانە دووبارە بکاتەوە خدا تۆڵەی لێدەسێنێت چونکە خدا باڵا دەست و تۆڵە سێنەرێکی هەروەها مانگە حەرامەکانیش و دیاری و قوربانییە دیاریکراوەکان، ئەوەش بۆ ئەوەیە چاک بزانن و دڵنیا بن کە خودا ئاگادارە بە هەرچی لە ئاسمانەکاندایە و بە هەرچی لە زەویدا هەیە، بەڕاستی خودا بە هەموو شتێک زانایە. اعلموا ان اللە شدید العقاب. ولکن الذین کفروا یفترون علی الله الکذب وأکثرهم لا یعقلون خودا بڕیاری ئەوەی نەداوە کە وشتر گوێی ببڕدرێت یان بەڕەڵڵا بکرێت یان بەرخۆڵەی مەڕەکان بۆ بتەکان سەر ببڕدرێت یا وشتری نێر ئازاد بێت بەڵام ئەوانەی بێباوەڕبوون درۆیان بەدەم خودداوە هەڵبەست ئەوەلەو کان ئاباؤهم لا یعلمون شیئا ولا یهتدون هەر کاتێک پێیان بوترێت وەرن بۆ لای ئەوەی خودا دایبەزاندوە و وەرن بۆ لای پێغەمبەریش بۆ ئەوەی داوەری بکات لە نێوانتاندا ئەوە دەڵێن هەر ئەو بەرنمەیەمان بەسە کە باو باپیرانمان لەسەری بوون و لە مامۆستا و ڕابەرانمانەوە فێری بووین و بۆمان ماوەتەوە إلی اللە مرجعکم جمیعا فینبیکم بما کنتم تعملون ئەی ئەوانەی باوەڕتان هێناوە هەمیشە بەردەوام سەرگەرمی پەروەردەی خۆتان بن و مەترسن چونکە ئەوانەی گومڕان ناتوانن زیانتان لێ بدەن ئەگەر ئێوە بە چاچی ڕێبازی هیدایەت و خدا ناسیتان گرتوێتە بەر دوو کەسی دادپەروەر بن لە خۆتان یان دوو کەسی تر جگە لە خۆتان، ئەگەر ئێوە بۆ بازرگانی و شتی تر سەفەرتان کرد لە وڵاتدا و جا مردن یەخەی گرتن، ئەگەر دوو دڵ بوون لە دوو شایەتەکە ئەوا ڕایانگرن لە دوای نوێژی عەسر سوێن بخۆن بە خودا و بڵێن، ئێمە سوێندەکەمان بە هیچ نرخێک ناگۆڕینەوە، با سوێن بۆ خوراوەکە نزیکترین خزمیش بێت لە ڕاستی لانادەین. خۆ ئەگەر دەرکەوت ئەو دوو شایەتەی پێشوو درۆیان کردووە و خۆیان گوناهبار کردووە، ئەوە دوو کەسی تر لە خزمی نزیکی ستەملێکراوی مردووەکە لە جیاتی ئەوان ئامادە بکرێن و ئینجا سوێن بە خودا بخۆن و بڵێن کە بەڕاستی شایەتی ئێمە لە شایەتی ئەوان ڕاستتر و دروستترە ئێمە هیچ ستەم و دەستدرێژیەکمان نەکردووە و تەماعمان لە ماڵدا نییە. ئەوەی کە باس کرا نزیکترین و شیاوترین شێوازە بۆ شایەتی جێبەجێ کردن بۆ ئەوەی سوێند و شایەتیەکان بە ڕاستی بدرێن لەبەر خودا یا لە ترسی ئابڕوو چوونی بەدرۆ خستنەوەی سوێندەکانیان تا مافی کەس نەفەوتێت لە خودا بترسن و گوێ بگرن بۆ هەموو ڕێنموویەکی خێر خداش هیدایەت و ڕێنمووی هۆز و قەومی تاوانبار و گوناهکار و لە سنوور دەرچوو نادات. چۆن وەڵامتان درایەوە و خەڵکی هەڵوێستیان چۆن بوو بەرامبەرتان؟ تا چ ڕادەیەک هاتن بەدەمتانەوە؟ لە سامناکی ئەو ڕۆژە و بەهۆی دڵنیاییان لە زانیاری بێسنووری خودایی وتیان، ئێمە نازانین و هیچ شارەزاییەکمان نییە، بەڕاستی خودایە تۆ هەر خۆت ئاگات لە هەموو نهێنی و شاراوەکانە و کاتێک من بەهۆی فریشتە جوبرەئیلی پیرۆزەوە پشتیوانیم لێکردیت ئەو کاتەی لە بێشکەدا و بە پیریش بەڕەوانی قسەت بۆ خەڵکی دەکرد هەروەها لە کاتێک فێری نووسین و دانایی و تەورات و ئینجیلم کردیت کاتێکیش لە قڕ وەک شێوەی باڵندە دروست دەکرد بە فەرمانی من ئەم جافوت پیادەکرد جادەبوو بە باڵندە بە فەرمانی من و کوێری زگماک و بەڵەکت چاک دەکردەوە بە فەرمانی من کاتێکیش مردووەکانت بە زیندوویی بە فەرمانی من لە گۆڕ دەردەهێنایەوە هەروەها یادی ئەوە بکەرەوە کە شەڕی نەوەی ئیسرائیلم لێلادایت کاتێک بە بەڵگە ئاشکراکانەوە هاتی بۆ لایەن جا ئەوانشیان کە بێ باوەڕبوون وتیان ئەمە جگە لەوەی جادوویەکی ئاشکرایە هیچ شتێکی تر نییە. قال اتقوا اللە ان کنتم مۆمنین کاتێک حەوارییەکانیش وتیان، ئەی عیسای کوڕی مەریەم، ئایا پەروەردگاری تۆ دەتوانێت لە ئاسمانەوە سفرە و خوانێکمان بۆ دابەزێنێت؟ عیسا وتی، لە خودا بترسن. ئەگەر ئێوە ئیماندارن ئەمە چ داخوازییەکە دەیکەن؟ ئینجا خودا فەرمووی، بەڕاستی من ئەو سفرە و خوانەتان بۆ دادەبەزێنم، جا ئەوەتان دوای دابەزاندنی سفرە و خوانەکە بێ بڕوا بێت و سوپاس ناپەزێر بێت، ئەوە بەڕاستی من سزایەکی دەدەم کە سزای هیچ کەسێکم لە جیهاندا ئاوا نەدابێت. ئایا ئەوە تۆ بە خەڵکیت وتووە منیش و دایکیشم بە دوو خودا دابنێن لە خوار خودای پەروەردگارەوە؟ عیسا لە وەڵامدا وتی، پاکی و بێگەردی و بێ هاوەڵی شایستەی تۆیە، بۆم نییە من شتێک بڵێم بۆ خۆم کە مافی من نەبێت. چۆن حەق بە خۆم دەدەم شتی وا بێت بە زارمدا؟ خۆ ئەگەر شتی وام وتبێت ئەوە بەڕاستی تۆ دەزانیت و لێت شاراوە نییە، چونکە تۆ دەزانیت بە هەرچی لە دڵ و دەروونمدا هەیە. ئاسمانەکان و زەوی هەر خودا خاوەنیانە هەروەها ئەوەشی کە تیایاندایە و ئەو زاتە هەمیشە دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە.